یادی ئەوەیش بکە کە عیسای کوڕی مەریەم بە بەنی ئیسرائیلی وت، ئەی بەنی ئیسرائیل، من فروستادەی خوام بۆ لای ئێوە و باوەڕم بەو کتێبەی خوا هەیە کە لە پێش دەست مایە کە تەوراتە و مژدەی پێغەمبەرێکیشم پێیە کە پاش من دێ ناوی ئەحمەدە کەچی کە ئەو پێغەمبەرە بە بەڵگە و دەلیلی ئاشکرا و ڕوونەوە هات باوەڕیان پێ نەکرد و وتیان ئەم بەڵگە و دەلیلە جادوویەکی ئاشکرا و ڕوونە. ئەی کەسانێک کە ئیمانتان هێناوە، ببن بە یارمەتی دەری خوا، وەک چۆن عیسای کوڕی مەریەم بە حەوارییەکانی وت، کێ یارمەتیم ئەدا بۆ لای خوا؟ حەوارییەکان وتیان، ئێمە یارمەتی دەری خواین و پشتی ئاینی خوا ئەگرین. جا تاقمێ لە بەنی ئیسرائیلیەکان ئیمانیان پێ هێنا و تاقمێکیشیان کافر بوون پێی و ئیمانیان پێ نەهێنا. ئێمەیش لایەنی خاوەن ئیمانەکانیانمان لە دژی دوژمنەکانیان گرت و زاڵ بوون بە سەریانا.